بیسەرانی خۆشەویست ئەم کاتە و هەموو کاتێکتان شەد. فەرموون لەگەڵ ئاڵقەی دەیەمی کتێبی هێنری کیسینگەر. بەرەو هەیکەلیەتێکی نوێ لە پەیوەندییەکانی ئاتلەنتیکدا. ناکرێ ناتۆ، وەک تاکە چوارچێوەی دامەزراوەیی هاوکاری ئەتلەنتیک بمێنێتەوە. هێنانەکایی قاوغێک بۆ هاوکاری ئەتلەنتیک کە سنووری ئاسایش تێپەڕێنێ و هەموو وڵاتەکانی یەکێتی ئەوروپا بگرێتەوە، بەوانەیشەوە کە ئەندامی ناتۆ نین و بە دامەزراوە جیاجیاکانی یەکێتی ئەوروپاوە و بە ئەندامە ئەمریکاییەکانی باکووری پەیمانی ئاتلەنتیکیشەوە، واتە وڵاتە یەکگرتووەکان و کەنەدا و مەکسیک کارێکی پێویستە. ناوچەی بازرگانی ئازاد لە ڕێی ئەتلەنتیکەوە، تافتا، ئەتوانێ بە نەخشەسازی سەرەتایی کاڵا دروستکراوەکان و خزمەتگوزارییەکان و دواتریش کشتوکاڵ خزمەتی ئەم مەبەستە بکا. ناوچەی بازرگانی ئازاد لە ڕێی ئەتلەنتیکەوە، تافتا، ئەتوانێ خێرایی بداتە هاتنەئارای بازرگانییەکی ئازادی وەها کە هەموو وڵاتانی باکووری ئەتلەنتیک پابەندی بن. هەروەها ئەتوانێ بەرەوڕووی ئەو هێزانەش ببێتەوە کە هاوکاری نێوان وڵاتانی ئاتلەنتیک لاوازەکەن و هانی ئەو وڵاتانە بدا کە سنووریان بە باکووری ئاتلەنتیکەوە هەیە چارەنووسی خۆیانی پێوە بلکێنن. بارودۆخەکە لەبارە، پێوەرەکانی کارکردن و پۆڵینەکانی کرێی کار و خولیاکانی پەیوەست بە ژینگە لە هەردوو کەناری ئاتلەنتیکدا چونیەکن. ئەتوانرێ رێکەوتننامەی بازرگانی ئازادی ئەمریکای باکوور، نافتا، کە وڵاتە یەکگرتووەکان و کەنەدا و مەکسیک ئەگرێتەوە، لەگەڵ رێکەوتننامەی تافتادا لە یەک بدرێن. لەم خاڵەدا ئەبێ میکانیزمێکی راوێژ بە یەکتر کردن لە هەردوو کایەی سیاسی و ئابووریدا پەرە پێ بدرێ بۆ پێکەوەنانی پەیوەندی بەهێزتر لە نێوان نیوەی رۆژاوای گۆی زەوی و یەکێتیی ئەوروپا. لەگەڵ گەشەکردنی ئابووری ڕووسیایش دوای ئەوەی سیاسەتە ناوخۆییەکەی زیاتر پابەندی دەستوورە بێ، ئەگەری بە ئەندامبوونی لە ناوچەیەکی بازرگانی لەو شێوەیەدا زۆرترە بێ. جیهانی ڕاوێژە سیاسییەکان پێویستی بە گوڕێکی بەهێزتری ئەفراندن هەیە، کێشەی مەرکەزی زانینی ئەوەیە کۆمەڵگا دیموکراتەکانی ئاتلەنتی تا چەند پێویستیان هەیە بە بەڕێوەبردنی پاشەڕۆژیان تا چەندیش بەرگەی جیاوازی ئەگرن. بەرژەوەندی ئەمریکا لەوەدایە ئەوروپا بەشدارێکی چالاکتری کاروباری نێودەوڵەتی بێ، بەڵام لە بەرژەوەندی ئامریکادا نییە وەک بەرهەڵستکارێکی وڵاتە یەکگرتووەکان ئەو ناسنامەیە بناسێنێ. پێویستە گرووپێکی ڕێنوماکاری ئاتلەنتیک پێکبهێنرێ هەموو پێکهاتەکانی ناوچەی ئەتلەنتیک لەخۆ بگرێ. بە مەرجێک لە وڵاتە یەکگرتووەکان و یەکێتی ئەورووپای تەواو ئەو وڵاتە ئەورووپیانەی بەشێک نین لە ئەورووپای یەکگرتوو، لە ڕووی سیاسییەوە و ئەمینداری گشتی پەیمانی ناتۆ و نوێنەری باڵای یەکێتی ئەوروپا بۆ سیاسەتی هاوبەشی دەرەکی و ئاسایش پێک بێ. پێویستیشە ناوە ناوە کۆببێتەوە بۆ برەودان بە ڕاوچوونە لێکچووەکان دەربارەی کاروباری جیهان و هەروەها بۆ چارەسەرکردنی کێشەکان هەرکاتێک سەریان هەڵدا. ئەتوانرێ ئەندامێتی ئەم گرووپەش بەشداری بکا لە میکانیزمی ڕاگۆڕینەوە لەگەڵ ڕووسیادا لەژێر چاودێری ڕێکخراوی ئاسایش و هاریکاریی ئەوروپا. ئەکرێ ناوچەی ئەتڵەنتیک بە زنجیرەیەک ئاڵقەی پێکداچوو وەسف بکرێ. لە لایەنی سەربازییەوە ناتۆ، هەیە، بێجگە لە هەر هێزێکی سەربازی کە لە یەکێتی ئەوروپاوە دەربچێ، کە ئەو هێزە لە ڕاستیدا بە شێوەیەک لە شێوەکان تەواو کاری ناتۆ بێ. لە لایەنی ئەمنیشەوە ئەبێ هەموو ئەندامانی یەکێتی ئەوروپا گەرەنتییەک لە پەیمانی ناتۆ وەربگرن هەتا ئەگەر بەشێکیش نەبن لە سەرکردایەتی موتەکامیل. لە هەموو حاڵەتێکیشدا ناتۆ وەک تاکە ڕێکخراوی ئەمنی سەرەکی ئەمێنێتەوە. لە لایەنی ئابووریشەوە ناوچەی بازرگانی ئازاد هەیە لە ڕێی ئاتلانتیکەوە، گرووپی ڕێنوماکاری ئاتلانتیکیش کێشە سەرەکییەکان چارەسەرەکا. زیادەڕۆیی ناکەین ئەگەر بڵێین پاشەڕۆژی کۆمەڵگا دیموکراسییەکان بەپێی ئەوەی ئێمە لێی تێگەیشتووین، کەوتۆتە سەر ئەوەی ئایا کۆمەڵگە دیموکراسیەکانی کەناری ئاتلەنتیک لە توانایاندایە پەیوەندیەکانیان لە جیهانێکی خاڵی لە شەڕی سارد برەو پێ بدەن و ئایا ئەو کۆمەڵگایانە لە ئاستی تەنگژەکانی سیستەمی جیهانی سەرتاسەریدان؟ ئەگەر پەیوەندیەکانی ئاتلەنتیکیش وردە وردە دووچاری پوچەڵی هاتن و بوون بە پەیوەندی گەلێکی ڕکابەریانە، سەرەڕای هەموو دەستکەوتە مەزنەکان، ئەوە ئەبێتە کۆتایی سەروەری ئەوروپا لە کاروباری جیهانیدا و سەرەنجامەکەش تەنگ پێهەڵشنینی ئەو بەهایانە ئەبێ کە کۆمەڵگاکانی ڕۆژاوا لە پێناویدا خەباتیان کردووە. لە کاتێکدا زۆر کەس بە ڕواڵەت ددانیان بە گرنگی ئەم ئامانجەدا نا، بەڵام کەس سوور نەبوو لەسەر مامەڵەکردن لەگەڵیدا. ناکۆکیەکان لە سنووری ناوچەی ئەتلەنتیکدا ڕاستین و هەن، زۆریشیان بە تایبەت لە کایەی ئابووریدا کە بەرکێی ڕیشەیی ئەگرنەوە لە هەردوو کەناری ئاتلەنتیکدا. ئارەزووی ئەوروپا بۆ بەدەستهێنانی ناسنامەیەکی مەزنتر ئارەزوویەکی ڕەوایە، ئەگەر دووربینانەش لێکبدرێتەوە ئەچێتەوە خزمەتی بەرژەوەندی وڵاتە یەکگرتووەکان. دژوارەکە لەوەدایە پێناسەیەک بۆ ئەم ناسنامەیە بدۆزرێتەوە ئەوە نەبێ کە ئەڵێ بەرەنگاریەکی خۆڕسکی وڵاتە یەکگرتووەکانە ئەو پەیوەندیەی کە بە هاوکاری ڕاستەقین دانرێ وەها پێویستەکە هەردوو لای ئاتلانتیک ئامادەبن بەرژەوەندیە دەم و دەستەکانی قۆناغەکە لە پێناوی پێداویستیە ستراتیژەکانی دیدێکی گشتگیرتردا ڕێک بخەنەوە. بەڵام لەگەڵ جۆدانە ئیعتیباراتە کورتبینیەکانیش لە ناوخۆدا لەلایەن کۆمەڵگا دیموکراسیەکانەوە ژمارەی لایەنگرانی جۆدانە ئیعتیبارە دووربینەکان، کەمتر ئەبێتەوە، خەڵاتی سیاسیش بۆ ئەو کارانە ئەبێ کە قازانجی دەم و دەست دەدەن بە دەستەوە، یان ئەو کارانەی لایەنگرانی ئامانجە کورتبینەکان قایلەکەن، ئەمەش لە هەردوو لای ئەتڵەنتیکدا ئەمانگێڕێتەوە بۆ مەسەلەی سەرکردایەتی. لە کاتێکدا زۆربەی ئەم لاپەڕانە داخهەڵڕشتنە بۆ ئارەزووەکانی ناو ئەوروپا لەسەر هەر کەسێکە کە بە تەنگ پەیوەندییەکانی ئاتلەنتیکەوەیە ئەوە بزانێ کە ئارەزووی باڵابوونی لە خۆباییانەی ئەمریکا بەشی خۆی بەرپرسیارێتی هەیە ئارەزوویەکی زۆر هەبووە بۆ دۆزینەوەی پێناسەیەک کە لەگەڵ بەرنامەی ئەمریکادا بگونجێ. ئەوەتا زۆر لە یاسا ناوخۆییەکانی ئەمریکا بەسەر هاوپەیمانە نزیکەکاندا پیادە ئەکرێ لە وڵاتەکانی خۆیاندا، لە کاتێکدا کەمتر خۆ لە پێداویستیەکانی ئەو کۆمەڵگایانە ئەگەیەنرێ کە ئەیانەوێ خۆیان بگونجێنن لەگەڵ ڕاستی لە دەست دانی پایەی پێشڕەوانەی پێشوویان. ئەبێ سیاسەتێکی ئامریکی هەستیارانەتر دابڕێژرێ، لەولاشەوە بە هەمان شێوە ئەبێ سیاسەتێکی ئەوروپاییانەی وەها دابڕێژرێ کە کەمتر پشت بە تیۆری ببەستێ، چونکە ئەرکی سەرکردەکان ئەوەیە کۆمەڵگاکانیان لەو شوێنانەوە کە تیایدا وەستاون بەرن بەرەو ئەو شوێنانەی کە پێشتر